هەزار و هەشت سەد و پەنجا و دوو ی زەینی هەتا هەزار و نۆ سەد و هەشت ی زەینی. ئەنتوان هێنری بیکۆرێل، دۆزەری تیشکی ئەتۆمی. ساڵی هەزار و هەشت سەد و پەنجا و دوو ی زەینی لە شاری پاریسی فەڕەنسا لەدایکبووە. پلەیەکی باڵای بەدەستهێنا لە خوێندەواریدا. لە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و هەشت ی زەینیدا دکتۆرانامەی لە زانستەکاندا وەرگرت. لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و دوو ی زەینیدا بووە ئوستادی فیزیکی کارپێکردن لە مۆزەخانەی مێژوویی سروشتی لە پاریس. جا ئەوەی کە سەیرە بیخەینە یادمان ئەوەیە کە باوک و باپیریشی هەر فیزیاگەر بوون لە هەمان مۆزەخانەدا. لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و پێنج ی زەینیدا بووە ئوستادی فیزیک لە خوێندنگەی پۆلی تەکنیک لە پاریس. ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و شەش ی زەینی لەو خوێندنگایە هەستا بە چەند تاقیکارییەکی بێ وچان تا گەیشتە ئەو دۆزینەوە مەزنەی کە ناوبانگی پێ دەرکرد. بەر لەو ساڵەیش ویلیەم ڕۆنتگن تیشکی ئێکسی دۆزییەوە و هێنایە بەرهەم بە هۆی لوولە تیشکە کاثۆدەکانەوە کە جیهانی زانستی پێ هەژاند. بیکۆرێل لەمەوە کەوتە مشتومڕ لەگەل خۆیدا و دەیگوت، ئاخۆ بکرێ ئەو تیشکانە بە بەرهەم بهێنرێت گەر لە چاوگێکی ترەوە بدرێنە بەر تیشک؟ لە ئەزموونگاکەیدا هەندێک کرستالی سۆلفاتی یۆرانیۆمی پۆتاسیۆمی هەبوو. پێشەکی دەیزانی کە ئەم ئاوێتەیە درەوشانەوەیەکی فسفۆرینی هەیە. هەستا بە چەند تاقیکردنەوەیەک. یەکەم جار پەڕەیەکی ڕەشی ئەستووری هێنا و بە کارتێکی فۆتۆگرافییەوەی پێچا و دایپۆشی بە شێوەیەکی وەها کە هیچ ڕۆشناییەکی نەگاتێ. پاشان کریستالە فسفۆرینەکەی هێنا و خستیە سەر کارتەکە و ئینجا دایە بەر تیشکی خۆر. پاش گرتنەوەی فلیمەکە سەیری کرد نیگاری کریستالەکان دەرچووە. بێکۆرێل وای دەزانی کە لە پێشدا ئەم تاقیکردنەوەی تەواوە و چاوگێکی نوێی پەیدا کردووە بۆ بەرهەمهێنانی تیشکە ئێکسەکان. بەڵام لە دواییدا بە ڕێکەوت بۆی دەرکەوت کە ئاوێتەی یۆرانیۆمە ئەو تیشکە سمێنەرانە ئەداتەوە بێ ئەوەی بدرێتە بەر تیشکی خۆریش. بێگومان ئەم دیاردەی لە ڕۆژێکی هەور و تاریکدا بۆ دەرکەوت، هەستا جارێکی تر کریستاڵەکانی هێنا و هەمان ڕێگەی دووپات کردەوە لە سەر کارتە فۆتۆگرافییەکە بێ ئەوەی بیداتە بەر تیشکی خۆر. پاش چەند ڕۆژێک گەڕایەوە سەری و فلیمەکەی شتەوە، ئەم جارە لە دەرچوونی نیگاری کریستاڵەکان لە سەر کارتەکەدا زۆر هاژ و سەرسام بوو. بیکۆرێل لەم لێکۆڵینەوەیەدا بۆی دەرکەوت کە ئەو درەوشە فسفۆرینەی لە تاقیکردنەوەی یەکەمجاریدا بە ئەنجامی دابوو هیچ بەو نیازەی ناگەێنێ ئیتر دوای ئەوە خۆی تەرخان کرد بۆ ڕەباز و لێکۆڵینەوەی ئەو دیاردنوێیە کە بڕێکەوت دۆزیبیەوە هەردەست بە جێژ بۆی دەرکەوت لەو تاقیکردنەوەیدا کە ئەو تیشکانەی یۆرانیۆم ئەیداتەوە بریتین لە تیشکە ئێکسەکان هەرچەندە ئەم تیشکانەیان بۆ دەمێک ناونابوو تیشکی بێکۆرێل بەڵام ئەم تیشکدانەوەیە سروشتێکی تایبەتە بە توخمی یۆرانیۆم. ئەم تیشکدانەوەیەش پەیدا دەبێ بێ ئەوەی هیچ کارلیکێکی کیمیایی ڕووبدات. بێکۆرێل لەمەوە بۆی دەرەنجام بوو کە تیشکدانەوەی ئەتۆمی وە نەبێت بە کارلێکی کیمیایی پەیدا بێت بەڵکو یەکێکە لەو ڕەوشتە سروشتیانەی کە تایبەتە بە گەردیلەکانی توخمی یۆرانیۆمەوە. بێکۆرێل لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و شەش ی زایینیدا حەوت زانستنامەی بڵاوکردەوە دەربارەی ئەو دیاردەیەی کە دۆزیبویەوە. لەو زانایانەی کە زۆر گرنگی ئەدا بە نوسراوەکەی خاتوو ماری کۆری بوو. ئەمیش بۆی دەرکەوت کە توخمی، ثۆریۆم، هەمان ڕەوشتی تشیکدانەوەی هەیە. دواییش بە خۆی و مێردەکەی، پیر کۆری، دوو توخمی تریان دۆزیەوە پۆلۆنیۆم و ڕادیۆم، ئەمانەیش هەمان ڕەوشی تشکدانەوەیان هەیە. ئەم دوو زانایە، مادام کۆری و مێردەکەی یەکەم کەسێک بوون کە زاراوەی تیشکدەریان بەکارهێنا بۆ پەسنی ئەم دیاردەیە. ئیتر لەوە بەدوا زۆر لە زانایان هاتنە پێشەوە و بیری خۆیان خستە کار لەم بوارەدا. کەوتنە شیکردنەوەی تیشکی بێکۆرێل بۆیان دەرکەوت کە لە سێ چوار تیشکی جیا پێکهاتووە، تیشکی ئەلفا، تیشکی بێتا، تیشکی گاما. بێکۆرێل ساڵی هەزار و نۆ سەد و سێ ی زەینی خەڵاتی نۆبڵی لە فیزیکدا پێبەخشرا، هەروەها خاتوو ماری و پیر کۆریش. بێکۆرێل ساڵی هەزار و نۆ سەد و هەشت ی زەینی لە شاری کرۆیزیکی فەرەنسا کۆچی دوایی کرد. تیشکدانەوەی ئەتۆمی رشتەیەکی زۆر گرنگە و لە چەندین بواردا بایەخی پێدەدرێ، وەک فرەکارپێکردنی لە چارەسەرکردنی نەخۆشی بەتایبەتی نەخۆشی کانسەر. هەروەها سوودی گرنگی لە زانستگەریەکاندا یارمەتیمان ئەدا بۆ گەیشتن بەو زانیاریانەی دەربارەی پێکهاتنی گەردیلە تیشک نماکان بەکار دەهێنرێن لە زانستگەریە زیندە کیمیکەکاندا هەروەها بەکار دەهێنرێن لە زانینی تەمەن و چۆنیەتی دروستبوونی تاوێرە بەردەکان و چینەکانی زەوی لە چاخە جیاوازەکانی